بەشی بیست و پێنجەم. سعاتێکی تاو خەریکی دەم و چاو جل و بەرگەکەم بووم لە هەمان کاتا ناوم یەک پار چاگر بوو لەگەڵ خۆما جەنگام نەمەزانی چیمەوێت دووسێ جار لە تەلەفۆنەکە نزیک بوومەوە تا خرێکەی دەستکی تەلەفۆنەکەم هەڵگرت و ژمارەیەکم لێدایەوە ئەم جاریان نەمتوانی قسە نەکەم هەر کە دەنگیم بیست وتم، ماکان، بڕیارەکەم گۆڕی، یەم. وتی وەرە، بێ ئەوەی هیچ بە دایکم بڵێم لە ماڵ چوومە دەرەوە، ئەو بەسەزمانە بەو هەموو چوونە دەرەوانەی من ڕاهاتبوو، بەڵام ئێستا دوای دوورخستنەوەی باوکم و بە بێ ئەوەی ئاگای لە کاری سیاسی من هەبێت دەترسا. نەمدەویست مشتومڕی لەگەڵا بکەم، لای دەرگاکەوە بە فەزە سوڵتانم وت، نیوەڕۆ دەعوەتم چاوەڕێی من مەکەن. پیرەژنەکە وتی، خوا ئاگای لێت بێت، لە ڕێگا وەها بە پەلا ڕۆیشتم کە دەتوت لە گێژاوێکا گیرم خواردووە و ئەمە تاقە ڕێگای ڕزگاربوونمە. گومانم لە هەموو کەسێ کرد، هەر کەسێک سەیریە کردم لێێ ترسام. هەموویانم لێ بوو بوو بە پیاوانی دایرەی ئاسایش. وام هەست دەکرد هەموو دەستیان خستۆتە ناو دەستی یەک تا جامی هەنگوینی خۆشحاڵی من بشکێنن. ماڵەکەی لە پشت مزگەوتی سوپاسالارەوە بوو. هێشتا لە دەرگام نەدابوو ئاغا ڕەجەب منی بە حەوشەکەیا کرد لەو پەڕی حەوشەکەەوە بەرامبەر خۆرەتاوەکە پێپلیکانەیەک هەبوو بۆ هەیوانێک دەچوو کە لاولا و تارمەکانی پۆشی بوو ئاغا ڕەجەب بەبێ ئەوەی سێرم کات وەکو دارێک کە جلیان کردبێتە بەر و بە سیمایەکەوە کە بچووکترین کاردانەوە ڕۆحەکانی پیشان نەدەدا لەلایەکەوە وەستا بوو بەدەستی ئاماژەی بۆ پێپلیکانەکان کرد دوو مناڵی بچووک لە حەوشەکە و لەبەر هەتاوەکە یاریانە کرد یەکێکیان سواری پاسکیلێک بوو بوو ئەوی تریشان پاڵی پێوانە لە یەکێک لە ژوورەکانی دەستەڕاستدا ئافرەتێک کە شەرواڵێکی ڕەشی لە پێدا بوو کۆمەڵێک قاپی چینی و شک دەکردەوە لە هەمان کاتدا دەرگای هۆدەی سەرەوەی هەیوانەکە کرایەوە و ئەو کە پالێت و فڵچەکەی بە دەستێکەوە گرتبوو تا لای پێپلیکانەکان هات بە دەستی ڕاستی ژێرباڵی چەپی گرتم و منی بۆ ژوورەکەی خۆی برد من دەبێ هەموو شتەکان ڕێک و ڕەوان پێ بڵێم تا بزانی من چۆن دەتوت لەسەر ئاگرم تا بزانیت ئەو چۆن بەبێ ئەوەی بەخۆی بزانێ وەکو پشیلەیەکی بچوو کە یاری بەکلکی ئەکا ئاوها ڕفتاری لەگەڵا کردم من چاوەڕێی ئەوە بووم هەر ئەوەندە خۆم بە ژوورەکەیدا کرد بێت و باوەشم پیا بکا و لێوەکانم بە ماچ داخ بکا و منیش ڕووی خۆم وەربگێڕم و ڕێی نەدەم ماچم بکات بۆچی ڕێی نەدەم تاکو دەسەڵاتی خۆمی بەسەردا زاڵ بکەمەوە لە کاتێکا من تامەزرۆی ماچەکانی ئەو بووم حەزمەکرد بە لێوەکانی ماچبارانم بکات حەزم دەکرد تامی گەرمی جەستەی بکەم حەزم دەکرد ئەوەی لە ژیانمدا ئاواتم بووە هەرگیز پێی نەگەیشتووم لە ئامێزی گەرمی ئەودا هەستی پێ بکەم کەچی لەگەڵەوەشا بۆ سەلماندن و پاراستنی توانای کەسێتیم ئەو بڕیارم دابوو نەمدەویست پەی بەوە بەرێت کە وەکوو بووکە شووشەیەکی بێ ئیرادە هێزێکی نائاسایی منی بە لای ئەودا ڕاکێشاوە ئەو ئارام بوو ئایا هێندە شڵەژا بوو کە پڕکێشی خۆی لە دەستدا بوو یا ئەویش ترسا بوو لەواچ و تەلەفۆنەکەی من کاری خۆی کردبێت و ئەوی هێنابێتە هۆش خۆی ئاخ ئەو ڕۆژانەوە مەزانی مامۆسا پیاوێکی ئاقڵە تا خێر و شەڕی کارێک هەڵمەسەنجێنێ دەستی ناداتێ بیر بکەنەوە منێک کە بە چاوداگرتنێ سەدان لاوم دەهێنایە سەما ناچار بووم بۆ ماچێک سواڵی لێ بکەم. منی بردە ژوورەوە هێمن دەهاتە پێش چاو. ژوورێکی سادە بوو، کەلوپەلی ژوورەکە بریتی بوو لە دوو کورسی و مێزێکی خڕ. لەسەر مێزێکی بچووک گوڵدانێکی پڕ گوڵ دەبینرا. منی لەسەر کورسیەکە دانیشان، خۆشی لە نزیکمەوە دانیشت. چەند ساتێک لێم ورد بوویەوە، ئینجا پرسی، بۆچی ویستان نێن؟ وتم، لەگەڵ خۆما لە جەنگا بووم. پرسی، ئەی لە کۆتاییا کێ بردیەوە؟ وتم، ئێوە. وتی، ئێوە لەگەڵ خۆتانا لە جەنگا بوون نەک لەگەڵ منا هەموو هونەرەکانی دڵڕفێنیم لە یاد چوویەوە هیچ ئێو نیگایەنم نەما کە دڵی خەڵکانی لە ڕیشا کێشا هەرچی قسەی لوسە لەسەر زمان وشک بوو سەردەخەنم لەبیر چوویەوە بەلاوازی و شکستیەوە تەماشای ئەو مەکر یەک وشەی تری لە زار بەهاتایەتە دەرەوە قڕگم پڕەبوو لە گریان بەڵام باش بۆ ئاخاڕەجەب منی لەو جێژاوە ڕزگار کرد کە لە هەیوانەکەەوە دەنگی پێی هات وتم، کارەکانتان کوان؟ وتی، کارەکانم زۆر نین، زۆربەشیانم تەواو نەکردووە، حەزەکەن ئێستا تەماشایان بکەن یا دوای نانی نیوەڕۆ؟ وتم، ئێستاش و دوای نانی نیوەڕۆش. وتی، سەبرکەن، ڕەجەب ئیشی هەبوو؟ ئاغا ڕەجەب بە سیمای دەمامکداریەوە هاتە ژوورەوە وتی، نەخێر قوربان، مامۆستا وتی، گوێبگرە ڕەجەب، هەر کەسێک هات من لە ماڵەوە نیم، فەرەنگیز خانمە ناسن؟ هاتووە وێنەی بکێشم وتی بەڵێ ئاغا گیان مامۆستا بەردەوام بوو هەر کەسێک پرسیاری لێ کردی وا وەڵامیەیتەوە باشە وەڵامی دایەوە بەڵێ ئاغا گیان مامۆستاوتی کاری ترێ نییە ئاغا ڕەجە پرسی حەزەکەن کەی نانی نیوە ڕۆبخۆن مامۆستا وەڵامی دایەوە ئێمە ئێستا چینە نیگارخانەکە تۆ سفرەکە ئامادەکە ئێمە خۆمان وەڵامی لێ جێڕینەوە ئینجا چووینە ژووری نیگارخانەکەوە. تابلۆ گەورەکەی جەژنی چارشێولادان ئەو دەمە هێشتا تەواو نەبووبوو. خەریکی هەندێ تابلۆ بوو دەربارەی چوارینەکانی خەیام، ماڵی ڕەش و ڕووتەکانیش کە دواکاری بوو لە تاراندا خەریک بوو تەواو دەبوو. من لەو هەموو توانا نائاساییەی واقم و ڕەما. ناکاو خۆم لە دونیایەکدا بینیەوە کە ئاواتەخوازی بووم. بە حەپەساوی و دڵێکی پڕ لە خەمەوە ماوەیەک لێیان وردبوومەوە. مامۆستا لای دەرگاکەوە بە پشتی سەرمە وەستا بوو هەستم بە گەرمی نیگاکانیە کرد سحریە و نیگارانە منی گرد هەستم بە ونبوونە کرد من لە ئەوروپا کەم تا زۆر کاری مامۆستا گەورەکانم بینی بوو لە ئیتالیا جوانی تابلۆکانی لیۆناردۆ داڤنشی و ڕافایل مرۆڤ سەرسامەکە کارەکانی قوتابخانەی فەڕەنساییم خۆشەویست لە میۆنی خارەکانی ڕامبرانت و دۆریم بینی بوو بەڵام ئەوی بۆ یەکەم جار لە نیگارخانەکەی ئەودا بینیم پتر کاری لە من کرد نەک لەبەر ئەوەی کە مامۆستا هونەرمەندێکی لەوان گەورەتر بوو نەخێر بەڵکو لەبەر ئەوەی ئەو شتانی لە کارگەکەی ئەوە بینی من بەشێک بوون لە ڕۆحی من ئەو شتانی مامۆستا لە تابلۆکانیدا کێشابوونی بە زمانی من قسەیانە کرد لە زمانی من تێگەیشتن بە چاوی من نیگایەنە کرد من ئەوان مەناسی و لازارەکانیان تێگەیشتم جۆرە ئاشنایی و هۆگریەک باڵی بەسەر ئەو تابلۆیانەدا کێشا بوو بەلای منەوە و ڕوودا و بەڵایەنی کە لەوێنەکاندا بەرجستە کرابوون لە یەکەم تەماشاکردندا سەرنجیان ڕانە دەکێشا پتر ئەوم پێخۆش بوو ئەو کەسانی کە ئەو ڕووداوانیان بەسەرا هاتبوو لە کەسان و نزیکان و هاونیشتیمانەکانی خۆم بوون ئەوەی ئەوان پێوی دەتلانەوە کەم تا زۆر هەمان ئەو شتانە بوون کە بەسەر منیش داهاتبوون یانە هاتن تابلوی جژنی چارشێولادان تازە هێڵکارێکی کرابوو بەڵام سیمای ئافرەتەکە بەو بارە پێکەنی ناویەوە لە تاو بوندا بوو یەکسەر دایکم بیرکەوتەوە دایکم هەر ئەوەندە تۆزێک بارودۆخەکە تێکچوو لە ئێران ڕای کرد و چوو بۆ کەربەلا و ویستی لەوێ نیشتەجێ بێت پوریشم هەروەها وەزیری کاروباری ئاینی ویستە بووی دەستی پورم ماچ بکە کە هەمیشە خەریکی تەزبیحات بوو تەواوی ئەو دیمەن و کەسانە هەریەکە و بە جۆرێک بە منەوە پەیوەست بوون من هەستم کرد ئەو بەهەشتەم دۆزیوەتەوە کە بە دوویدا وێڵ بووم. هەم دیسان ئەو بەدبەختی خۆم هاتەوە یاد کە بە هۆی ئەو پیاوەی کەوا لە پشتی سەر بۆ وەستاوە تووشی بووم ئەو ڕۆژەی کە بۆ یەکەم جار بینیم ئەگەر ڕێنمایی بکردمایە لەوانە بوو منیش ئەم ڕۆبەختەوەر بوومایە گەڕام و بەنیگایەک کە تەواوی ئەو تاسەی منی لە خۆگرت بوو سیرم کرد پرسی چییە؟ بوا سێرمەکەی دووسێ هەنگاو لێم نزیک بوویەوە دەستم کردە ملی وتم ماکان حەزمەکرۆک و تۆ نیگارکێش بوومایە دەستی بە قژما هێنا پاشان بە هەردوو دەستە گەورەکەی ڕوومەتەکانمی گرت لە چاوەکانم مرد بوویەوە تاوێک لێوەکانی لەرزین وەکەوەی بە دوای کۆمەڵی وشەدا بگەڕێ کە لیون بوون تەنها چاوەکانی ماچ کردووی چینەوت دەیتوانی چی بڵێت ئایا پێویستی ئەکرد ئەوەی پێنج ساڵ لەوە بەر بەبێ وشە تێیگەیاندم هەم نیسان بێڵێتەوە بەڵام ئەوەیە زانی کە چیتر من ئەو کچە هەوەسبازە هەڵەشەی ئەو ڕۆژە نیم ئەمەیە زانی ئاغای چاودێر ئێوە نازان وەختێ سەودای داهێنان لەسرت دەدا بەڵام لە توانا و بەرە بێبەشیت چۆن ناومێدی ڕێی خۆی بۆ ناخەکاتەوە و تێیدا لا ناکات لەسەر ستوڵێک دانیشتبووم و ئەو لەلامەوە ڕاوەستا بوو لەلایەوە هەستم بە جوانی و بەختەوەریەک دەکرد کە لە دوو توێیدا تامێکی تاڵ خۆی حەشاردا بوو ناکاو دەستی بە قسە کرد بەهێمنیەوە وەک ئەوەی لە پێشدا ڕستەکانی لەبەر کردبێت و بێوێ بیان خوێنێتەوتی ئەمەوێ شتێک کە پێ بڵێم کە ڕەنگە بەلاتەوە تازە بێت ڕەنگە نەشتوانی تێی بگەیت یان نەتەوێ بیزانیت بەڵام من ناچارم پێت بڵێم لەبەرئەوەی نامەوێ کچێکی لای وەکو تۆ هەڵخەڵەتێنم چارەنووسی من لەگەڵ چارنووسی ئەم وڵاتەدایە تازە بەلای منەوە بەختەوەری تاکە کەسی نەماوە گەر تۆ بتەوێ ژیانی خۆت بە ژیانی منەوە ببەستیتەوە بەدبەختە بیت وەکە مناڵانی کەوانەکانیان لەبەر نیە زمانی کەوتە تەتڵاکردن بەڵام من حوسەڵم نەماوتم دەزانم هەرچێشتانی دەتەوێ بیانڵی من بیرم لێ کردوونەتەوە ئەزانم من شایستەی تۆ نیم بەلای تۆ من مناڵم تۆ هەموو بێری لای ئایندەیە بەڵام منیشمەوێت لە هەموو تەمەن ماگەر تەنها بۆ ساتێک ژوێ لە زەتی ژیانێکی ڕاستەقینە بچێژم هەر بۆیەش هاتووم و خۆم فڕێ دەدەم بەردامێنێ منەزانم دوو دڵێکم تۆی لە من کردووە بەلای منەوە سپینەیە گوجودی نییە سبەینێی من تاریکە لەگەڵ تۆیا تاریکە جاهی دێبێت تۆ بێهودەیە قسە مەکە من لە تۆ زۆر مناڵترم بریادزانی چی بەسەر منا هاتووە من لە تەمەنی خۆم زۆر گەورەترم وتی بۆم باس بکە چیت بەسەر هاتووە وتم ئێوە بەرگەی بیستنی ناگرن دەترسم لە بەرچاوتان بکەوم وتی لەوانەشە بە پێچەوانەوە بێت پرسیم پێچەوانەکەی چییە؟ وتی پێچەوانەکەی ئەوەیە لەوانەیە نرخیەوە لای من زۆر لەوە زیاتر بێ کە تەسەوریەکەن وتم نا نا ئەو شتانە ناوترێن پیاوان هەمویان ئەم جۆرە قساناکەن ئاغای چاودێر ئێوە بڵێن ئەم توانی چی پێ بڵێ لە گفتوگۆکانی و ڕۆژەمانە شتێکی تازی بۆ ئێوەتیان نییە ئەوەی پێشببینی مەک ڕاست دەرچوو ئەو پیاوە پۆڵا بوو کاتێک کە لە تەلەفۆنەکەیا دەنگی منی بیست بڕیاری خۆی دا ئەو ڕێزی لە هەموو کەسێک گرت ئەو دەیتوانی ئەو ڕۆژە هەموو شتێکی لەگەڵ ما بکردایە دەیتوانی وەکو کەنیزەکێک بم کاتە باوەشەوە بەڵام خەمی ئەو شتێکی دیکە بوو ئەوی شەمان ئەو شتەی دەویست کە من بە دوای داوێڵ بووم ئەو لەزەتی لە جستەی من نابینیەوە بەڵکو ڕۆحی منیەویست دەترسا کە نسیبی نەبێت ئەو دڵبەرێکی ناویست هاوڕێگایەکی ویست یاریدەیەکی لە بوونی من دەویست بۆ ئەو ململانەی کە لە بەردەمیا بوو ئەو کەسێکی ویست وەکو خۆی لە خۆبردوو بێ و لە هیچ بەڵایەک نەترسێت. خۆشەویستان بەشی بیست و پێنجەیەمینی ڕۆمانەکەتان پێشکەش کرا تا ئێوارەیەکی تر و بەیگەیشتنێکی تر هەر شاد بن خواتان.